ڕودیە تکات لێکەم بێ تاقت نەبی دنیا بۆ ئاڵی ڕاستە و کاتەی بۆ ئێرە ئەهاتم بە درێژای ڕێگا و لە ناو شەمەنەفەردا هەر خەیاڵم لەو خۆشیە کردە و کاتێک کە یەکتر ئەبینین چۆن هەموو هەواڵەکان بۆ یەکدی ئەجێڕینەوە ئەوەندەیش خۆشحال بووم ئاگام لە ڕێگا نەما بوو وەلێ ئەمە چییە کە ئێلێن ئێستاش هەر خۆشحاڵم دنیا تۆ لە خۆتە قسەکەی ڕودیا تەنیا بینینی تۆ بەسە بۆی من بەختەوەر بم ڕاسکۆڵنیکۆف بێ ئەوەی تەماشای بکا دەستی وشی و بە ناخۆشیەوە لەسەر خۆوتی واز بێنە دایکە دەرفەتی قسەکردمان زۆرە بێ دوایم قسانە لە پڕا ڕاستکۆلنییکۆف تێکچوو ڕەنگی پەڕی دیسانەوە هەستە ترسناکەکەی جاران وەک سەرمای مەرگ بە گیانە تێپەڕی دیسانەوە زۆری لا ڕوون و ئاشکرا بوو کە هەر ئێستا درۆیەکی زلی کرد کە نەک تەنیا ئێستا بەڵکو ئیتر و هەرگیز دەرفەتیە و گفتوگۆ درێژان نابێت ئیدی هەرگیز لەگەڵ هیچ کەسێکدا لەبارەی هیچ شتێکەوە ناتوانێت قسە بکات کاریگەری ئەم بیرۆکە پڕ لە ئازارە هێندە بەهێز بوو کە بۆ چرکە ساتێک خۆی لە یاد کرد لە جێگاکەی هەستا و بێ ئەوەی سێری کەس بکە بەرە و لای دەرگاکە چوو ڕازومیخین دەستی گرت و هاواری کردوتی چی بوو چیتە ڕاستکۆڵنییکۆف دووبارە دانیشتەوە هێدی هێدی کەوتە تەماشاکردن هەموو بە سەرسامیەوە لێیان ڕوانی لە ناکاوێکدا بەدەنگی بەرزوتی نازانم ئێوە هەمووتان بۆ ئەوەندە بێزارکەرن شتێک بڵێن آخر بۆ هەر ئاوا دانیشتون باشە بڵێن قسە بکەن لە دەوری یەک کۆبوونەتەوە و هیچ ناڵین دەی شتێک بڵێن پۆلخێریا ئەلیکساندرۆڤنا خاچی کێشاوتی سوپاس بۆخوا وام زانی وەک دوێنێ شەوی لێ هاتوتەوە ئافدوتیا ڕۆمانۆڤنا بێ دەربەستانەوتی ڕودیا چیتە ڕاستکۆڵنییکۆف وەڵامی دایەوتی هیچ نییە یادی شتێکم کەوتەوە لە ناکاودا دایە قاقای پێکەنین زوسیمۆف لەسەر قەنەفەکە هەستا و لەسەر خۆوتی باشە ئەگەر شتێکت بیرکەوتەوە خراپ نییە ئەگینا من خۆشم لەوەدا بووم ئیتر ئەبێ من بڕۆم ڕەنگە بێمەوە ئەگەر بینیم تۆ پاشان سلاوی کرد و چوە دەرەوە پۆلخێریا ئەلیکساندرۆڤ ناوتی چ مرۆڤێکی جوامێرە ڕاستکۆڵنییکۆف لە پرێکدا و بە پلە و هێن بە گەرمی کە لەوە بەر لێ ڕوونەدابووتی بەڵێ مرۆڤێکی جوامێر و مەزن و ئاقل و ڕووناکبیرە لەبیرم نییە پێش نەخۆشکەوتنەکەم لەکوێ دیومە وەلێ وازانم دیبێتم پاشان سەری بۆ لای ڕاز و میخین وەرجێڕاوتی ئەمیش پیاوی چاکە دوای یەکسەر بە خوشکی وت دنیا تۆ پێت باشە هەر لە خۆی شێوەدایە پێکەنین دنیا وەڵامی داوتی زۆریش ڕاز و مێخێنش لەژاو دەم و چاوی سوور داگەڕە لەسەر کورسیەکەی هێستا وتی ئای کە زەلامێکی زۆر بڵیت پۆلخەریا ئەلیکساندرۆڤ نازەردێکی هاتێ بەڵام ڕاستکۆنییکۆف قاقای لێداوتی ئەی تۆ بۆ کوێ چیت پۆلخەریا وتی منی ژەڕۆم کارم هەیە ڕاستکۆڵنییکۆڤتی تۆ نابێ بڕۆی ڕاوەستە زوسیمە ڕۆیشت ئەبێ تۆش بڕۆیت مەڕۆ سعات چەندە دوانزە دنیا سعاتەکە چەند جوانە بۆ دیسانەوە بێدەنگ بوون خۆ هەر من قسەکەم دنیا وەڵامی داوتی ئەمە دیاری مارفا پیتۆڤنایە پۆلخەریە ئەلکسسانندۆڤنا بۆی تەواو کردوتی گەلێکیش گران بەهایە ڕاستکۆنیکۆفتی زۆریش گەورەیە لە سعاتی ژنان ناچێت دنیا وتی من وام حەز لەیە ڕازۆمیخین لەگەڵ خۆی دابیری کردەوە کەواتە دیاری زاوا نییە نەیشتەزانی بۆ ئەمەندەی پێخۆش بوو ڕاستکۆڵنییکۆڤوتی من وامەزانی دیاری لۆژینە پۆلخریاوتی نا ئەو هێشتا هیچی بە دۆنێچکان هەداوە ڕاستکۆڵنییکۆف کت و پڕ بە دایکی وت ئا بەڕاست دایکە لەبیرتە کە عاشق بووم و ویستم ژن بێنم دایک لە گۆڕینی قسە و ڕوتی گفتوگۆی کوڕەکەی تەواو سەرسام بوو وتی ئاخ بەڵێ لە بیرمە کوڕم لەگەڵ دنیا و ڕاز و میخیندا نیگایەکی یەکیان کرد ڕاستکۆڵنییکۆڤوتی ئای چتان بۆ باس بکەم تەنانەت لە بیریشم ماوە کچێکی دەردەدار بوو بەدەم قسەکردنەوە کەوتە بیرکردنەوە و چاوی لە زەوی بڕی وتی کچێکی زۆر دەردەدار بوو حەزی بە یارمەتی سوالکەرە کرد و هەمیشە ئارەزووی لە چوونە دێر بوو جارێکیش کە باسی ئەوی بۆ کردم فرمێسکی ڕشت بەڵێ بەڵێ لە بیرمە زۆر چاکم لە بیرە ناشرینیش بوو بەڕاستی نازانم بۆ ئەوەندە دڵم دابووە ڕەنگە لەبەر ئەوە بووبێ کە هەمیشە نەخۆش بوو خۆ ئەگەر شەل یان کۆم بواە بێگومان زیاتر خۆشم ئەویست زەردەخنەیەکی ترسناک کەوتە سەر لێوی بەڵێ ئەوە جۆرێک بوو لە هەرزەکاری دنیا بە پەرۆشەوتی نا ئەوە هەر هەرزەکاری نەبوو ڕاستکۆڵنییکۆف بە مەبەستەوە چاوی لە خوشکی بڕی وەلێ یان گوێی لە قسەکانی نەبوو یان تێ نەگەیشت پاشان لە کاتێکدا کە خەیاڵی ڕۆشت بوو هەستا لە دایکی نزیکەوتەوە ماچ کرد و گەڕایە و شوێنەکەی و دانیشت پۆلخێریە ئەلیکساندرۆڤنا کە حاڵەتەکە کاری لێکردبووتی تۆ ئێستایش هەر خۆشتەوێ ڕاستکۆڵنکەوتی ئەو ئێستا ها بڵێ تۆ باسی ئەو کچەکەی نا هەم ئەو شتانە لە دنیایەکی تردان سەردەمانێکی زۆر دوور نەک هەر ئەوە بەڵکو هەرچیەکیش کە لەم دەوروبەرمدا ڕووەدا ئەڵێ هی سەردەمێکی ترە و پەیوەندی بە ئێستاوە نیە ڕاستکۆنییکۆف بەوردی لێڕوانین وتی ئەڵێی گۆڕە من لەوە بێگومانم کە نیوەی خەمۆکەکەت خەتای ئەم ماڵەتە ڕاستکۆنییکۆف بە هەستێکی پەرتەوەڵامی دایوتی ماڵ بەڵێ ماڵ کاریگەری زۆرە خۆیشم بیرم لێ کردێتەوە بەڵام ئەگەرەزانی ئێستا چ بیرۆکێکی سەیرت دەربڕی دایەجان بە دوا قسەکەی خۆی پێکەنینێکی نهێنی ئامێزی کەوتە سەر لێو ڕاستکۆلنییکۆف هەستی کرد کە ئەم کۆبوونەوە و ئەم دایک و خوشکەی کە دوای سێ ساڵ یەکتریان دیوەتەوە و ئەم قسە خۆمانەیانەی کە چ بابەتێکی هاوبەشیان تیانە بوو بۆ ئەو بێزارکەرە و خۆی پێ ناگیرێ. وەلێ مەسەلەیەکی گەورە لە پێش بوو کە ئەبوو هیچ دوا نەکەوێت و هەر ئەمڕۆ بە لایەک دابخرێ. ئەمە بڕیارێک بوو پێشتر ئەو کاتەی لە خەو بە ئاگا هاتبووەوە دابووی. ئێستا لە بوونی ئەم مەسەلەیە دڵخۆشە. وەک ڕێگاچارەیەکی دۆزیبێتەوە. ئینجا بە دەنگێکی وشک و جددی دەستی پێ کرد وتی. گوێ بگرە دنیا هەڵبەتە لەوەی دوێنێ شەو ڕوویدا من داوای لێبرتنت لەکەم وە لێبارکی خۆم یزانم جارێکی دی بیرت بهێنمەوە کە من واز لە مەبەستە سەرەکیەکە ناهێنم یان من یان لۆژین لێگەڕێ با من بەدڕەگەز بم بەڵام تۆنا یەکێکمان بەسە ئەگەر تۆ مرد بە لۆژین بکەی من ئیدی بە خوشکی خۆمت نازانم پۆلخێریا ئەلیکساندرۆڤنا بە توندی هاواری لێکردوتی ڕودیا ڕودیا دیسانە و گڕایتەوە سەر قەوانەکەی دوێنێشەو تۆ بۆ هەمیشە خۆت بە بەد ڕەگەز دانیت من ئەمە قبول ناکەم دوێنێ شەروە دنیا بە شێوازێکی وشک و یەکلاکەرەوە وەڵامی داوتی کاکە دیار هەڵەیەک لای تۆ هەیە من بە درێژایی شەوی ڕابردوو بیرم کردەوە و هەڵەکەتم دۆزیەوە هەموو کێشەکە لەوەدایە کە گوایە تۆ وازانی من لەبەر خاتری کەسێک خۆمەکەمە قوربانی هەرگیشتی وانە من بۆ خۆم شوەکەم چونکە ژیانم نالەبارە بێگومان بەوەیش خۆشحاڵە بم ئەگەر بتوانم سوودێک بە کەس و کاریشم بگەێنم بەڵام ئەمەیان گرنگترین هۆکاری بڕیارەکەی من نییە ڕاستکۆلنییکۆف کە لە ڕقابەر ببووە کرۆشتنی نینۆکەکانی بەخۆیەوت درۆکە لوت بەرزە ناوێت دان بەڕاستی دابنێ کە حەزی بە چاکە کردە ئای لەم خۆ پۆخڵە خۆشەویستیشیان لە نەفرەتە چێ ئاخ من چەندە بێزم لە هەمویان دێتەوە دنیا لەسەری ڕۆشتوتی بە کورتی من بۆیە شوو بە پیتەر پیتۆڤجەکەم تا لە دوو شەڕ ئاسانترینیان هەڵبژێرم بڕیارم داوە ئابرومەندانە ئەو هەرچیم داوا لێ بکە ئەنجامی بدەم و درۆی لەگەڵدانەکەم بەڵام تۆ ئەو زەردەخەنە تەوساویە چی بوو کردت دنیا پەشۆکا و تووڕێی لە ناوچاوێ دەرکەوت ڕاستکۆڵنییکۆف بە توانجە و پێیوت هەموو ئەوانەی بۆ ئەنجامە دەیت دنیاوتی ئەوەندەی بتوانم من لە شێواز و هاتنە پێشەوەی پیتەر پیتۆڤچدا زوو لەوە گەیشتم کە ئەو چی لەم نەوێ هەڵبەتە ئەو لە خۆی ڕازیە ڕەنگە زۆریش خۆی بە گەورە بزانێ و لە هیوادارم ڕێزی منیش بگرێ بۆ دیسان پێکەنی ڕاسکۆلنیکۆڤ وتی ئەی تۆ بۆ دیسان سوور داگەڕیت خوشکێ تۆ درۆکەیت و بە ئارەزویش درۆکەیت تەنیا لەبەر سەرسەختی ژنانەی خۆت هەر لە بەرەو قسەکەی من سەرنەگرێت تۆ هەرگیز نابێ ڕێز لە لۆژین بگری من ئەوم بینی و قسەم لەگەڵدا کرد کەواتە تۆ بۆ پارە خۆتە فرۆشی بۆیە کارێکی زۆر ڕسواییە زۆریش بەو خۆشحاڵم کە تۆ لانی کەم لە شەرماندا سوورداگەڕی دنیا کەیدی خۆی پێنەگیرا هاواری کردوتی نا وانە درۆیش ناکەم ئەگەر بە تەواوی بڕوام بەوە نەبێ کە دەربەستمە و ڕێزم لێگرێ هەرگیز نابم بەژنی خۆگەر لەوەیش دڵنیا نەبم کاتوانم ڕێزی لێ بگرم هەر نابم بەژنی خۆشببختانە توانم هەرێستا بڕیاری تەواو بنەبڕی خۆم لەسەر ئەم شوکردنە بدەم وەک تۆش ئەیڵیت کارێکی ڕسوایی نییە باشە با بڵێن من بڕیارێکی بێ ئابرومەندانم داوە و تۆ ڕازەکەی ئەی ئەمە ناهەقی نییە کە تۆ بەم جۆرە لەگەڵمدا ئەدوێی تۆ بۆ داوای ئازایەتیەک لە منەکەی کە ئەشێت لە خۆشتان نەبێ ئەمە زوڵ مستەمە ئەگەر من یەکێک بەدبەخت بکەم ئەو کەسە تەنیا خۆمە من هێشتا کەسم نەکوشتووە بەڵێ ئەمویست بڵێم چی بەڵێ کەواتە تۆ لە ئێستاوە لەمڕۆوە بڕیاری تەواوت بەوە هەیە کە توانیت ڕێزی بگریت یان نا یان ئەو قەدرزانی لە تۆپکایان نا وادوت نا من وا تێگەشتم کە تۆوتت هەرەمڕۆ یان من خراپ تێگەشتم دنیاوتی دایکێکیان نامەکەی پیتەر پیتۆڤچ پیشانی کاکم دا پۆل خێریا ئەلیکساندرۆڤنا بە دەست لەرزینەوە نامەکەی بۆ ڕاگرت ڕاست کۆڵنییکۆف بە بایەخێکی زۆرە و لێی وەرگرت بەڵام پێشەوەی بیکاتەوە زۆر بە سەررسامیەوە لە دنیای ڕوانی وەک لە پڕێکدا بیرۆکێکی تازەی بۆ هاتبێ لە سەرخۆتی سەیرە آخر من چیم لەم سەر ئێشێ داوە ئەم هەراوزەنە لە پای چی؟ چێت پێ چاکە شوی پێ بکە. بە ڕواڵەت لەگەڵ خۆیدا ئەدوا، بەڵام وشەکانی بە دەنگی بەرز وتن و ماوەیەکیش لە خوشکی ڕاما، وەک بیەوێت چارەسەری کێشەیەک بکات، پاشان هەر بەو باری سەرسامیەوە نامەکەی کردەوە، هێدی هێدی و بە وردی کەوتنە خوێندنەوەی، دوو جار خوێندیەوە. پۆلخێریا ئەلیکساندرۆڤنا زۆر دوودڵ بوو، وەک ئەوەی، دوای ماوەیەک ڕامان ڕاستکۆلنییکۆف بێ ئەوەی ڕوو لە کەس بک نامەکەی دایەوە دایکی وتی پێم سەیرە آخر ئەو بە دوای کاری گرنگەوەە پارێزەر و تەنانە شێوازی قسەکردنیشی بەلاف و گەزافە کەچی وەک نەخوێندەوە شتە نووسێ هەموو داچڵەکین ڕاستکۆڵنییکۆڤ وتی نووسینی مافناسان ڕاستە ئەمە بەڕاستی شێوازی نووسینی دادگا و ئیدارەیە نە ئەوەندە نەخوێندەوارانە و نە ئەوەندەیش زۆر ئەدەبی بێ هەمان شێوازی داری ئاف دوتیا ڕۆمانۆڤناوە کەمێک لە قسەکی کاکی زویر بوو بێوتی پیتەر پیتۆڤچ ئەوە ناشارێتەوە کە لە کاتی خوێندنی دا بێ پارە و پول بووە تەنانەت شانازی بەوەکە کە خۆی خۆی پێگەاندووە ڕاستکۆنییکۆڤتی باشە هەقێتی شانازی بەخۆیەوە بکا من لێی ناگرم خوشکێ تۆ لەوە زویر بوویت کە من لە هەموو نامەکەدا ڕخنەم لە شێوازی نووسینەکە گرت وا تێگەی من بۆیە بە تایبەتی لەبارەی ئەو شتە سوکانەوە قسەکەم کە بەرامبەر بە تۆ ڕقی خۆم خاڵی بکەمەوە نا پێچەوانەوە، لەبارەی شێوازەوە شتێکم بیرکەوتەوە، کەوتنی لێرەدا بێجا نییە. لەم نامێدا زاراوەیەک هەیە. هەرچی ڕووبدا گوناهەکەی لە ئەستۆی ئێوەدایە. ئەمە زۆر ئاشکرایە و هەڕەشەی شەبەوەی کە ئەگەر من بێم بۆلاتان ئەو بڕواتە دەرەوە ئەم هەڕەشەی ڕۆشتنە ڕاز وەک ئەوە وایە کە ئێوە ئەگەر مل نەدەن ئەو واستان لێ دێنێ ئەگەرچی هەرخۆشی هێناونی بۆ پترسبۆرگ کەواتە تۆڕات چییە؟ ئایا ئەم وشانەی لۆژین هەر بەو ڕادەیە زویریانە کردی ئەگەر بۆ نمونە ئەو ئاماژە بۆ ڕازومیخینەکە یان زوسیموف یان یەکێک لە ئێمە بمان نووسایە دنیا بە خاتر جەمی وتی نا من لەوە گەشتم کە ئەم شێوازە زۆر مناڵانەیە و ئەشێت ئەو لە نووسین داوریانە بێ تۆ لەمەیاندا ڕازەکەی کاکە تەنانەت من چاوەڕێ ئەوە نەبووم ڕاستکۆڵنیکۆڤ وتی، بەڵێ ئەمە شێوازی دادگایە، بەو شێوازەیش ناتوانی بە جۆرێکی تری بنووسی، بۆیە ئەشێت لەوە زەبرتر بێ کە ئەو خۆی ویستوێتی. وەلێ من ئەمەوێت کەمێک تۆ غەمگین بکەم. لەم نامەیەدا دەربڕینێکی تر هەیە کە بوختانە بە هەقی من و کەمێک سووکە. من دوێنێ پارەم بەخشیە بێوەژنێکی دەردەداری کۆسکەوتوو نەک بە بیانووی ناشتنی تەرمەکە بەڵکو بەڕاستی بۆ ناشتنی تەرمەکە بوو نەیشم دا بە کچەکەیان یان بە قسەی ئەو کچە ناوبانگ خراپەکەیان کە لە هەموو تەمەنیدا دوێنێ شەو بۆ یەکەم جارت دیوێتی بەڵکو دامە دەست خودی بێوەژنەکە لە هەموم قسانەدا ئەو زۆر ئارەزووی ئەوەی هەیە من سوک بکات و نێوانمان تێک بدا هەر بەو شێوازی دادگایە واتە بە شێوەیەک کە ئامانجەکەی بە چاکی دیارە پەلەیەکی مناڵانەی پێوەیە کە ساکاری ئەو دەرەخە لۆژین پیاوێکی ئاقڵە بەڵام بۆ ئەوەی کاری ئاقلانە بکەی تەنیا ئەوە بەس نییە کە ئاقل بیت هەموو ئەم شتانە ڕووی ڕاستەقینەی مرۆڤ دەرەخەن بڕوا ناکەم زۆر قەدرزانی لە تۆ بکە من ئەمە تەنیا وەک ئامۆژگاری بە تۆڵێم ئەگینا لە ناخی دڵمەوە هیوای بەختەوەریت بۆ خوازم دنیا وەڵامی نەداوە ئەو زوو بڕیاری خۆی دابوو تەنیا چاوەڕێی شەو بوو پۆلخێریە ئەلیکساندرۆڤنا کە تۆنی دەنگی کوڕەکەی زۆر دوو دڵی کردبوو پرسی کەواتە تۆ چ بڕیارێگەدەی ڕودیە ڕاست کۆلنیکۆڤوتی یانی چی چ بڕیارێگەدەم پرخیاوتی باشە دەربارەی ئەوەی کە پیتەر پیتۆڤیز نووسیوێتی کە شەو نابێ لای ئێمە بیت ئەگینا ئەوە ڕوە ئەگەر تۆ بێت کەواتە تۆ دێیت ڕاستکۆلنییکۆڤوتی بێگومانە و بڕیارە بەدەست من نییە بەڵکو بە پلەی یەکەم لای ئێوەیە ئەگەر داوەکەی پیتەر پیتۆڤچ ئێوە ناڕەنجێنێ دومیش بڕیارەکەی لای دنیاە ئەگەر ئەویش زویر نابێ بە ئاوازێکی وشکەوە لەسەری ڕۆشتوتی منیش کارێگەکەم کە بەلای ئێوە باش بێ پۆلخێریا ئەلکسسانندۆڤ ناخێراوتی دۆنێچکە بڕیاری خۆی داوە و منیش تەواو لەگەڵیدام دنیا وتی من بڕیارم داوە ڕودیا داوات لەکەم زۆریش ئەم داوایەکەم تا بێت لەو دانیشتنەدا ئامادەبی دیت ڕاستکۆنییکۆڤتی دێم پاشان دنیا ڕووی لە ڕازۆمیخین کردوتی داوا لە تۆی ژەکەم کە سعات هەش لە ماڵی ئێمە بی دایکە گیان ئەمیش داوەتەکەم پڕکریا وتی زۆر چاکە دنیا جان باشە هەر بڕارێکت داوە باوە بێ بۆ منیش خۆشترە من لە خۆنواندن و درۆ خۆشیم نایەت وا چاکترە هەموو حەقیقەتەکان بڵین ئیتر پیتەر پیتۆڤچ زیورە بێیان نابێ ئارەزوی خۆیەتی لەم کاتەدا دەرگاکە لەسەر خۆکرایەوە کچێک کە بە ترس و دوو دڵیەوە تەماشای ئەم لاو ئەو لایە کرد هاتە ژوورێ هەموان بە سەررسامی و ڕامانەوە کەوتنە تەماشاکردنی کچەکە سۆنیا سمیۆنۆڤنا مارمیلادۆڤا بوو دوێنێ شەو ڕاستکۆڵنی کۆف بۆ یەکەم جار دیبووی بەڵام شێوازی جلوبەرگ و ئەو حاڵەتی تایبەتی کە لەو کاتەدا هەیبوو ببوو هۆی ئەوەی کەوێنێکی تری جیا لەمەی ئێستا لە یادەوەری ڕاستکۆڵنی کۆفدا نەخش ببەستێ ئێستا کچێکی ئاغر جلێکی هەژارانە لەبەردا و هەر لە کیژۆڵێکی ئەکرد ڕفتاری نەجیبانە و شایستە دەموچاوێکی ڕووناک و کەمێک ترسا و ئەینوان بەرگێکی زۆر سادە لەوانەیە کە هەموو ڕۆژێک لە بەرەکرێن کلااوێکی بچکۆلانەی شێوازی کۆنی لەسەردا بوو بەڵام وەک دوێنێ چەتری بەدەستەوە بوو هەرەوەندەی بە پێچەوانەی ئەوەوە کە چاوەڕێ کرد ژوورە ئاپۆرەکەی بینی نەک تەنیا شڵەژا بەڵکو هەرخۆی لەدەستدا وەک مناڵێکی ترسا ویستی بگەڕێتەوە ڕاستکۆلنییکۆف بە سەررسامێکی زۆرەوتی ئا ئەمە تۆیت لە پڕاخۆشی تریق بووە یەکسەر زانی کە دایک و خوشکی لە نامەکەی لۆژینەوە کە باسی کچێکی کردبوو لە حاڵەتێکی تایبەتی و بێ ئابروویدا ئەمان ئەو کچە باشە ناسن هەروها ئەم هەر ئێستا لە دژی بوختانەکەی لۆژین ناڕەزایی دەربڕیوە وتوێتی کە ئەو کچەی تەنیا ئەو جارە بینیوە و کەچی وا ئێستا لە پرا خۆی بە ژوورداکە هەروەها ئەوەی بە بیرخۆی هێنایەوە کە بە هیچ شێوێک بەرامبەر بە نووسینەکەی لۆژین کەوتبووی کچەکە ناوبانگی بەخراپ دەرچووە ئەم ناڕەزایی دەرنەبڕی بوو هەموو ئەمانە لە پڕێکدا و بشێوەیەکی ئالۆز بە مێشکی داگوزەریان کرد وەلێ کە چاکتر لێی وردبووەوە بینی ئەو کچە هێن کڵۆڵ و داما و ئەوەندە زەبوونە کە زۆر دڵی پێی سووتا کە کچەکە ویستی هەڵێت دڵی ڕاستکۆڵنییکۆف بە تەواوی قوڵپیدا بۆیە بە پەلە و بەنیگایە کە کچەکەی ڕاگدوتی من هیچ چاوڕێ تۆ نەبووم فەرموداب نیشان بێگومان تۆلایی کاترینا ئیڤانۆڤناوە هاتوویت ببوورە لەوێنە لێرە لێرەدا دابنیشە